هاوار و ئاه و ناڵە بۆ تەرازوبازەکان، بۆ ئەوانەی کە لە کێشان و پێواندا، لە کڕین و فرۆشتندا تەرازوبازی و فێڵ دەکەن، یا لە هەڵسەنگاندنی خەڵکیدا ڕاست ناڵێن، ئەوانەی کاتێک شت لە خەڵکی دەکڕن بە تەواوی بە زیادەوە لێیان وەردەگرن. وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَّزَنُوهُمْ يُخْسِرُونَ. کتاب مرقوم. واز بهێنن لە تەرازوو بازی چونکە بەڕاستی نامەی کردەوەی تاوانباران لە سجین دایە جا تۆ چوزانی سجین چیە نامەیەکی دیار و ئاشکرایە هەر بەڕواڵەتیدا دیارە کە خێری تێدا نیە ئەو جۆرە کەسانەی کاتێک ئایەت و فەرمانەکانی ئێمەیان بەسەردا دەخوێندرێتەوە دەڵێن ئەمە ئەفسانەی پێشینانە و بەسەر چووە کەلا بەل ڕان على قلوبهم ما كانوا يكسبون نەخێر وانیە ئەو نەفامانە تێناگەن و داناچڵەچێن بەڵکو دڵیان ژەنگی هێناوە و چڵکی گوناه دایپۆشیوە لەسەرەنجامی ئەو کار و کردەوانەی کە دەیان کرد. کەللا ئینەهم عەن ڕەبیهم یەومەئیذ لەمەحجوبون. نەخێر ڕزگار بوونیان نیە، چونکە بەڕاستی ئەو ڕۆژە بەربەست هەیە لەنێوان تاوانباران و پەروەردگاریاندا و بێبەش دەبن لە بینینی ئەو زاتە. نەخێر دەستەی سەرفرازان دوورن لەو تەنگانەیە، بەڵکو نامەی کردەوەکانیان دۆسەی ڕەفتاریان وا لە شوێنە بەرز و بڵندەکاندا. جا تۆ چوزانی علیون چیە و چۆنە؟ نامەیەکی دیار و ئاشکرایە، هەر بە ڕواڵەتیدا دیارە کە خاوەنی سەرفراز و بەختەوەرە. مۆرکراو و لۆک کراویشە، ئەو نامەیە فریشتە نزیکە بەڕێزەکانی لای خودا دەیکەنەوە و بە سەرسامی و خۆشییەوە سەرنجی چاکە و خوداپەرستی چاکان دەدەن و شایەتی لەسەر دەدەن. ان الابرار لفی نعیم علی الارائک ینظرون بەڕاستی چاکان، خوداناسان، لەناو ناز و نیعمەتدا ژیانی خۆشی و شادی دەبەنە سەر، لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان تەماشای دەوروبەری خۆیان دەکەن، سەرنجی دیمەنی جوان و باخات و باخچە و گوڵ و گوڵزار و تاڤگە و ڕوبار و ناز و نیعمەتە نەبڕاوە و بێشومارەکان دەدەن. خۆشی و خۆشگوزەرانی ناسکپەروەری لە ڕوخساریاندا دەبینیت. شەرابێکیان پێشکەش دەکرێت کە پاک و سەرمۆرە، کە نۆشکرا بۆنی میسک ئەو ناوە پڕ دەکات، پێچەوانەی شەرابی دونیایە کە بخۆر و دەوروبەریش بۆگەن دەکات. جا با لە پێناوی ئەوەدا پێشبڕکێکەران پێشبڕکێ بکەن. ومزاجه من تسنیم عینا یشرب بها المقربون لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان تەماشا دەکەن، دۆزەخییەکان دەبینن لەسەر شاشەی تایبەتی پێیان دەڵێن، باشە ئایا کافران پاداشتی ئەوەی کە دەیانکرد درانەوە؟